الذی انقض ظهرک کە قورس بوو بەسەر پشتتەوە، کە باری گرانی نەتوانینی گەیاندنی نامەی پێغەمبەرایەتییە بە خەڵک و توانیت بە باشی بیان گەیەنیتێ و هەرچیت لەو ڕێگادا دێتە ڕێ تەحەمولی بکەی. ورفعنا لک ذکرک. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا. خولاسەی تەفسیری نامی.